ڕاستکۆڵنییکۆف گەیشتە شەقامی سادوڤایە و خەریک بوو لە چاوو نەبوو ڕازوو میخین لە دواوە بۆیە ڕوانی و بیریە کردەوە لە دواییدا دەستێکی هەڵتەکاند و چوە ناو ساختمانەکەەوە بەڵام لە ناوەڕاستی پلیکانەکاندا وەستا و تا ڕادەیەک بە دەنگی بەرز لە سەر بیرکردنەوەکەی ڕۆشت، لەعنەت لە شەیتان. قسەکانی بە مانان وەک ئەوەی منیش دەبەنگم. بەڵام بۆ شێتەکانیش قسەی بە مانا ناکەن؟ وەک بزانم زوسیموفیش لەم مەسلەیە ترسێ. پاشان بە ناو چاوی خۆیدا کێشا و بەردەوام بوو. باشە چییە بێت ئەگەر. ئەگەر هەر ئاوا بە تەنیا وازی لێ بێنم. بێگومان خۆێدا بە دەم ئاوە. بەداخەوە من هەڵەم کرد. نابێ. بە تاو کەوتە دوای ڕاستکۆڵنیکۆف وەلێ ئیدی ئاسەواری دیار نەبوو. ڕاز و میخین تفێکی هەڵدا و بە هەنگاوی فراوان بەرەو کۆشکی بلورین گەڕایەوە بۆ ئەوەی تا زووە زامیتوف بخاتە ژێر گیر و گازی پرسیارەوە. ڕاسکۆڵنیکۆف ڕاست بەرەو پردی سین ڕۆشت، لە ناوەڕاستی پردەکەدا و لە کەنار تەیمانە ئاسنەکەدا وەستا. ئانیشکی نانە سەر و لە ئاسۆی دووری ڕوانی. دوای خواحافیزی کردن لە ڕازومیخین، هێند بێهێزی و ماندوێتی دەستی بەسەردا کێشا کە زۆر بە زەحمەت خۆی بەوێ گەیاند. پێی خۆش بوو لەسەر شەقامەکە دابنیشێت یا ڕابکشێ، لە کاتێکدا کە بەرەو لای ئاوەکە چەمابۆوە. بێ ویستی خۆی تەماشای دوا زەردە گوڵ ڕەنگەکەی خۆر و ئەو ڕیزە خانمەی کرد کە لە تاریکاییە ئەنگوستە چاوەکەدا پەنجەرەکانیان شەوقی ئەدایەوە. یەکێک لە پەنجەرە دوورەکانی ژوورێکی خوارەوە کە ئەکەوتە کەناری چەپی ڕووبارەکەوە، لە دوا زەردەی خۆر کە لەو چرکەساتەدا ڕاز لێدا وەک ئاگر ئەدرەوشایەوە. ئاوە هەرە تاریکی ڕووبارەکەیش سەرنجی ڕاکێشابوو وەک بڵێی زۆر بە قووڵی لێی ئەڕوانێ. سەرەنجام بازنەی ڕەنگ سوور لە بەر چاوانیدا کەوتنە سوورخواردن. ماڵەکان کەوتنە جووڵە، ڕێبوارەکان، کەنار دەریا، گالیسکەکان و هەموو شتەکانی دی کەوتنە جووڵە و سەما لە پڕێکدا مچڕکێکی پێ دەهات وەک ئەوەی بە هۆی دیمەنێکی ترسناک و سامناکەوە لە بێهۆشیەکەی خەلەس بێ. هەستی بە یەکێ کرد لە پاڵیا لە لای ڕاستیەوە وەستاوە تەماشای کرد ژنێکی باڵا بەرزی بینی دەسماڵێکی بەسەریدا دابوو ڕەنگی زەرد و لاواز و چاوە سوور داگڕاوەکانی لە مەستیدا بە قوڵ داچوو بوون. ژنەکە ڕێک لەمی ئەڕوانی، وەلێ دیار بوو کە هیچ نابینێ و کەس ناناسێ. لە ناکاودا ژنەکە بە دەستی ڕاستی ئاسنی تەیمانەکەی گرت، قاچی ڕاستی بەرز کردە و بە پەلە خستیە ئەو دیوی تەیمانەکەوە، پاشان بە پێی چەپی هەمان ئەو کارەی کرد و خۆی فڕێدایە ڕووبارەکەوە. ئاوە پیسەکە بە ئەندازەی خۆی جێگای بۆ کردەوە و لە چاو تروکانێکدا قووتی دا، بەڵام دوای کەمێک خنکاوەکە سەر ئاو کەوت. شەپۆلانی ئاو ئەیبرد و سەر و قاچی قوم کردبوو، تەنیا پشتی بە دەرەوە مابوو. کراسەکەی وەک سەرینێک پڕ لە هەوا و بە سەر ئاوەکەوە تۆپەڵ ببوو. دەیان هاوار بەرز بووەوە کە، خۆی خنکان! خۆی خنکان! خەڵکەکە گەیشتن و هەردوو کەنارەکە پڕ بوو لە تەماشاکەر. لەسەر پردەکە و بە دەوری ڕاسکۆڵنیکۆفدا کەسانێکی زۆر خڕ بوونەوە، پاڵیان بە ڕاسکۆڵنیکۆف و ناو بە تەیمانەکەیان و نووسان. لە شوێنێکی کەمێک نزیکەوە دەنگی گریانی ژنێکە بیسترا کە بانگی هەڵدابوو، هاوار، ئەوە ئەفرۆسینوشکای خۆمانە، خەڵکی نەفریای کەون! باوکانی ئازیز، ڕزگاری بکەن! خەڵکەکە هاواریان لێ هەستا وتی، بەلەم، بەلەم! وەلێ ئیدی پێویستی بە بەلەم ناکرد. پاسەوانێک بە پلیکانەکانی پاڵ پردەکەدا خێرا بەرەو ڕووبارەکەدا کەوت. پاڵتاو و پێڵاوەکانی داکەند و خۆی هەڵدایە ناو ئاوەکەوە. زۆری نەویست تا بگاتە لای ژنەکە، چونکە ئاوەکە لە دووری دوو هەنگاوەوە ژنەکەی بەرەو لای پلیکانەکان ئەبرد. پاسەوانەکە بە دەستی ڕاستی جلەکەی بەری گرت و بە دەستی چەپیشی ئەو داری گرت کە هاوڕێکەی بۆی درێژ کردبوو. ژنەکە زوو لە ئاوەکە دەرهێنرا. خستیانە سەر تەختە بەردەکانی پاڵ پردەکە. ژنەکە زوو هاتەوە سەر خۆی کەمێک جوڵا. دانیشت و دایە پەژمین و پرخە پرخ و بێهودە دەستی بە سەر جلە تەڕەکانیدا هێنا. هیچی ناوت. هەمان دەنگی ژنەکەی پێشوو لە پاڵ ئەفر و سینوشکادا کەوتە لاڵانە و ئەیوت خەڵکینە ئەزانن چەندە مەستە مەست ماوەیەک لەمەو بەرویستی خۆی بخینکێنێت بە هەڵواسرایی پەتمان لە ملی کردەوە ئێستا چووم بۆ دوکان و بە کیژۆڵەکەم و داگای لێبێ و و ئەم کارە ساتەی بەسەرداهات دراوسێمانە براکانم دراوسێ خۆمان ماڵمان لەم نزیکانێ ساختمانی دووەمی سەر سوچەکە لەوێ خەڵکەکە بڵاوەیان لێکرد، بەڵام پاسەوانەکان هێشتا سەرقاڵی ژنەکە بوون. یەکێک لە بارەی بەڕێوەبەرایەتی پۆلیسەوە بە دەنگی بەرز قسەیەکرد. ڕاسکۆڵنیکۆف بە هەستێکی سەیرەوە، بێ بایەخانە و بێ گوێپێدان لە هەموو ئەو شتانەی ڕوانی، هەستی بە نەفرەت و بێزارییەکرد لەبەر خۆیەوە دوا نا. نا، کارێکی دزێوە. ئاو ئەوە ناهێنێت. هەر لەسەری ڕۆشت. هیچ ڕوونادا چاوەڕوانی چ کەڵکێکی هەیە؟ ئەمە بەشی پۆلیسە کەوایە بۆ زامیتوف لەوێ نیە کەواتە لە سەعات نۆ ئەم بەشە کراوەیە پاشان پشتی دایە تەیمانەکە و سەیری ئەم لاو ئەولای خۆی کرد ڕاستکۆڵنییکۆف بە جەخت لە سەرکردنەوتی بۆنە چی ئەبێت با بێ بەسەر پردەکەدا بەرەو ئەو شوێنە ملینا کە بە ڕێبرایەتی پۆلیسی لێبوو دڵی خاڵی و گیرا بوو. ئارەزووی لە بیرکردنەوە ناکرد. تەنانەت جۆرێک لە غەم و بێتاقەتی هاتە سەرینی. ئەو گوڕوتینەی کە پێشتر هەیبوو، ئەو کاتەی لە ماڵەوە بۆ ئەنجامدانی کارەکە هاتە دەرەوە، ئیدی ئاسەواری نەمابوو. بێحاڵی جێی ئەوانی گرتبۆوە. ئەو کاتەی لەسەرخۆ و بە بێزارییەوە بە کەنار ڕووبارەکە دائەڕۆشت، بیریی کردەوەی وت، وایە، ئەمەیش ڕێچارەکەیە. لەگەڵ ئەمەشدا کارەکە تەواوە کەم. چونکە ئەمەوێت. ئەی بەڕاست ئەمە ڕێچارەیە؟ ئاه چ جیاوازیەکی یە شوێن پێیەکە و تیا ئەوەستم ها کۆتاییەکی سەیرە ئای چ کۆتاییەکە پێیان بڵێم ئاه نەفرەت لە شەیتان چاک ماندوو بووم وا چاکە ڕابکشێم یا تا زووە دابنیشن. لە هەمووی خەجاڵەت تر ئەوەیە کە ئەمە کارێکی زۆر گەلۆرانەیە. ئەمەیش قیروسیە. ئاه ئەو گەمژەییانە زۆرن کە بە بیری مرۆڤدا دێن. بۆ گەشتن بە بەڕێوەرایەتی پۆلیس ئەبوو هەر ڕاست بڕۆیت پاشان لە پێچی دووەمدا بەلای چەپدا لابدەی هەردوو هەنگاو بەو لاوە بەڕێوەرایەتی پۆلیس بوو بەڵام کە گەشتە پێچی یەکەم وەستا بیری کردەوە بێ هیچ مەبەستێک یان ڕەنگە تەنیا بۆ ئەوە بوو بێت دەرفەتێکی کەمی دەست بکەوێ لە دوو کۆڵانەکەی دی تێپەڕی سوڕێکی خوارد و چۆناو کۆڵانەکەوە هەر ئەڕۆشت و چاوی لە زەویەکە هەڵنابڕی لە پڕێکدا وەک یەکێک بە گوێی دا بچرپێنێ سەری بەرز کردەوە بینی بەرامبەر هەمان ماڵ و لە پاڵ دەرگای دەرەوەی داوەستاوە ئەو لەو شەوە نەهات بۆ ئێرە و تەنانەت بەلاشیدا تێنەپەڕی بوو ئارەزوێکی بێمانە کە لە وەسفکردن نایەت بەرەو ناوەی ئەکێشا چۆ خانووکەوە لە ڕاڕەوەکە تێپەڕی پاشان لە یەکەم دەرگا و ڕۆشت و بەو پلیکانانەدا کە ئاشنایەتی لەگەڵیاندا هەبوو بەرەو قاتی چوارەم سەرکەوت. پلیکانەکان تەنگەبەر و پڕ لە ساتم و زۆر تاریک بوون. لە هەموو قاتێک داوەستا و بە هەموو لایەکدا ملە قوتەی بوو. لە ڕاڕەوی قاتی یەکەمدا شووشەی پەنجەرەیەک بە تەواوی دەرهاتبوو. بیری کردەوە کە ئەوسا ئەمە وا نەبوو. ئەمەیش ئاپارتمانی قاتی دوو کە نیکۆلا و میتکا لەوێ کاریان ئەکرد داخرا و دەرگاکەی ڕەنگ کراوەتەوە. مانای وایە. ئەدرێتەوە بە کرێ ئەمەیش قاتی سێ و چوار ئا ئێرەیە تەواو واقی وڕمە دەرگای دەرەوەی ئەم ئاپارتمانە بە تەواوی کرابەوە خەڵکی تیابوو کە دەنگیانە میسرا هەرگیز چاوڕێشتی وای ناکرد دوای کەمێک دوو دڵی لە دوا پلە سەرکەوت و چووە ئاپارتمانەکەەوە ئەم ئاپارتمانەشیان چاگە کردەوە و کرێکاری تیا بوو. ئەمە سەری بە سوڕ هێنا. لە خەیاڵی ئەوەدا نەبوو هەموو شتەکان وەک پێشوو ببینێتەوە. وەک ئەوسا چۆن دیبووی، وای لێ هات چاوەڕێی ئەوە بکا کە تەنانەت هەر دوو لاکەیش لە هەمان جێگای خۆیاندا ببینێتەوە. بەڵام وا ئێستا دیوارەکان ڕووتن. ئاسەواری شتومەک نییە. سەیرە. ڕاسکۆڵنیکۆف بەرەو لای پەنجەرەکە ڕۆشت و لە کەناریا دانیشت. دوو کرێکار لەوێ بوون، هەردووکیان گەنج و یەکێکیان زۆر لەوێ دی گەورەتر بوو، سەرقاڵی چەسپاندنی کاغەزی نوێ بوون بەسەر دیوارەکاندا. لەبری کاغەزی زەرد و کۆنەی دڕاو، کاغەزی سپییان پێا گرت کە گوڵی وەنەوشەی پێوە بوو. ڕاسکۆڵنیکۆف هەر لە خۆیەوە خۆشی بەو کارە نەهات و نیگایەکی ڕقاوی لە کاغەزی دیوارەکان گرت، وەک ئەوەی داخ بەوە بخوا کە هەموو شتەکانیان بۆ بەو ڕادەیە گۆڕیوە. پێیەچوو کرێکارەکان لە کاتی خۆیان تێپەڕاندبێت و بیانەوێت خێرا کاغەزەکان بە دیوارەکاندا بچەسپێن و بەرەو ماڵەوەیان بگەڕێنەوە. دەرکەوتنی ڕاسکۆڵنیکۆف هیچ سەرنجی ڕانەکێشان، ئەوان سەرگەرمی قسەی خۆیان بوون. ڕاسکۆڵنیکۆف خاچ ئاسا دەستی لە سەر سنگی دانا و گوێی ڕادێرا. کرێکارە بە تەمەنەکە بە بچووکترەکەی وت، ئەو ژنە ڕۆژێک پێشتر هاتە لای من، بەیانێکی زوو بوو، تەواو خۆی ڕازاند بۆ، پێم وت، بۆ بە لەنجە و نازەوە دێیتە لام؟ وتی، تیت ڤازیلیچ، ئەمەوێت لەمەو دوا بە تەواوی بۆ تۆ بم. ئاوا ئەی ئەزانیت چ بەرگێکی لەبەرکەت بوو مۆدێل مۆدێلێکی ڕاست و دروست کرێکارە مناڵکارە کەوتی ئاپۆجان مۆدێل چییە؟ دیار بوو کەویست شت لە ئاپۆ فێر بێ کرێکارەکەوتی مۆدێل هاوڕێکەوە ئەو وێنە ڕەنگیانەن کە هەموو ڕۆژێکی شەموان بە پۆستە بۆ بەرگ درۆکانی ئێرە ئەنێنرێت بە پۆستی دەرەوەدا بۆی هەموو کەسێک بزانێت چی لە بەرەکات و چۆنی لە بەرەکە چژن و چ پیا و جیاوازی نیە کەواتە مۆدێل وێنەیە بۆ پیاو زیاتر ردن کوتە بەڵام بەرگی ژنانە هاوڕێ ئەوە هەر نەیکردبێ ئەگەر هەموویانم بدەیتێ هێشتا هەر ئەڵێم کوا. لاوەکە وەک بەو قسانە مەست بووبێ هاواری لێ هەستا وتی، جا چی لەم پترسبۆرگەدا نییە هەموو شتێکی تیا دەست دەکەوێ بێجگە لە باوک و دایک. ئەوی تریان وەک مامۆستایەک لە سەرخۆ وتی، ڕاستە هاوڕێ بێجگە لە دایک و باب هەموو شتێکی تیایە. ڕاسکۆڵنیکۆف هەستا و چووە ئەو ژوورەوە کە پێشتر سنووق و پێخەف و دۆڵابی تیا بوو. ژوور هیچی تیا نەبوو، بۆیە تابڵێی بچووک هاتە بەر چاوی. کاغەزی دیوارەکانی هەمان کاغەزی پێشوو بوو. لە سوچێکدا بە چاکی جێگای مێزێک ئەبینرا کە لە ژێر پەیکەرە بچکۆلەکاندا بوو. تەماشایەکی کرد و دیسانەوە بۆ لای پەنجەرەکەی گەڕایەوە. کرێکارە گەورەکەیان لە ژێرەوە خێسەی لێکرد. لە پراگ گڕایەوە لای ڕاسکۆڵنیکۆف و لێی پرسی، چیت ئەوێ؟ لە باتی ئەوەی وەڵامی بداتەوە، ڕاسکۆڵنیکۆف هەستا و چووە ڕاڕەوەکە. پەتی زەنگەکەی ڕاکێشا. هەمان زەنگ و هەمان دەنگ بوو. بۆ جاری دووەم سێیەم ڕایکێشایەوە. گوێی لە دەنگەکە گرت و یادەوەرییەکانی خۆی بەسەر کردەوە، هەستێکی ترسناک و ناخۆشی ڕابردووی زیاتر بە بیرە هاتەوە. لەگەڵ هەر لێدانێکی زەنگەکەدا ڕاچڵەکی و زیاد لە جاران چێژی لێ وەرەگرت. کرێکارەکە کە لە ژوورەکەوە بەرەو لای ئەهات هاواری لێ کرد وتی، ئاخر پێم بڵێ چی دەوێ؟ تۆ کێیت؟ ڕاسکۆڵنیکۆف دیسانەوە لە دەرگاوە هاتەوە ژوورێ وتی، ئەمەوێت ئەم ماڵە بە کرێ بگرم، بۆیە پێویستە بە چاکی تەماشای بکەم. کرێکارەکە وتی، بە شەو ماڵ بە کرێ نادرێت، بێ لەوە تۆ ئەبێت دەرگاوانەکە ببینیت. ڕاسکۆڵنیکۆف لەسەر قسەکانی ڕۆشت. زەویەکە شۆراوە. بۆ یەکەنەوە؟ خوێنی پێوە نەماوە؟ کرێکارەکەوتی خوێنی چی؟ ڕاسکۆڵنیکۆڤ وتی ئاخر پیرێژن و خوشکەکەیان تازە کوشتووە لێرەدا جۆگەلەیە خوێن دروست ببوو کرێکارەکە حوسڵی لێبڕاوتی ئاخر تۆ چیت ڕاستکۆڵنیکۆڤتی من کرێکارەکەوتی بڵێ ڕاستکۆڵنیکۆڤتی حەزەکەی بیزانی وەربابچینە لای پۆلیس لێ پێ دەڵم کرێکارەکان بە سەررسامی و لیان ڕوانی کرێکارە گەورەکەیان بە بچووکەکەی وت ئەبێت ئێمە بڕین زۆر درەنگ کەوتین با بڕۆین ئالشکا ئەبێت دەرگاکە کلیل بکەین ڕاستکۆڵنییکۆف خوێن ساردانەوتی باشە با بڕۆین کەوتە پێشیان هێدی هێدی لە پلیکانەکان هاتە خوارێ کە گەشتە بەر دەرگای دەرەوە هاواری کردوتی ها پاسەوان چەند کەسێک ڕێک لە بەردەم دەرگای دەرەوەستا بوون و تەماشای ڕێبوارەکانیان نەکرد دوو دەرگاوان ژنێکی گوندی پیاوێکی بازرگان بەجلی ماڵەوە چەند کەسێکی دیبوون ڕاسکۆڵنیکۆڤ ڕاست بەرەو لایان چوو، دەرگاوانێکیان پرسی، چیت گەرەکە؟ ڕاسکۆڵنیکۆڤ وتی، چوویت بۆ لای پۆلیس؟ پاسەوانەکە وتی، ئێستا چووم، چی دەوێ؟ ڕاسکۆڵنیکۆڤ وتی، هەموو لەوێن؟ پاسەوانەکە وتی، هەر لەوێن. ڕاسکۆڵنیکۆڤ وتی، ئەفسەری یارمەتی دەریش لەوێ بوو؟ پاسەوانەکە وتی، ئەویش بۆ ماوەیەک لەوێ بوو. ئەی تۆ چیتەوێ؟ ڕاسکۆلنیکۆف وەڵامی نەدایەوە وڕبوو لە پاڵیاندا وەستا کرێکارە گەورەکەیان نزیکەوتەوە وتی هاتووە ئاپارتمانەکە ببینێ پاسەوانەکە وتی کامە ئاپارتمان کرێکارەکە وتی ئەوەی کاری تیاکەین ئەڵێت بۆ خوێنەکەتان پاکردۆتەوە لێرەدا کوژانێک ڕوویدا و من هاتومێرە بەکرێ بگرم زەنگەکەشی ڕاکێشە خەریک بوو لە بن دەری بکێشێ دوای ژووتی وەرە با بڕێن بۆ لای پۆلیس تا هەموو شتێکت پیشان بدەم دەرگاوانەکە بە سەرسوڕمای و برۆیوێکاتویەوە کەوتە سەیرکردنی ڕاستکۆڵنییکۆف پاشان بە دەنگێکی جددیتر هاواری کردوتی ئاخر تۆ چیت؟ وتی من ڕادیۆن ڕۆمانۆڤچ ڕاستکۆڵنییکۆف کۆنە خوێنکاری زانکۆم لە ماڵی شیل لە کۆڵانێکی نزیک بێرە لە ئاپارتمانی ژمارە چواردەدام لە دەرگاوانەکە بپرسە ئەم ناسێت. ڕاسکۆڵنیکۆف هەموو ئەم قسانەی لە حاڵەتێکی ڕامان دا کە بە قووڵی لە شەقامە تاریکەکەی ڕوانی وت، تەنانەت بێ ئەوەی ئاوڕێک بداتەوە. دەرگاوانەکە وتی، باشە بۆ هاتوویت بۆ ئەم ئاپارتمانە؟ ڕاسکۆڵنیکۆف وتی، تا تەماشای بکەم. دەرگاوانەکە وتی، تەماشای چی بکەی؟ بازرگانەکە لە پرکدا هاتە ناو قسەکان و وتی، باشە بیگرن و بیبەنە بۆ پۆلیس. لە پڕێکدا بێدەنگ بوو. ڕاسکۆڵنیکۆف لاو نیو تەماشایەکی کرد و ورد لێی ڕوانی. بە کاوخۆ پێی وت، فەرموو با بڕۆین. پیاوەکە غیرەتی بە خۆی دا و جەختی کردەوەتی، بیبەن. بۆ چۆتەوێ؟ چی لە ژێر سەردایە، ها؟ کرێکارەکە لەبەر خۆیەوە وتی. بڵێم سەرخۆشە سەرخۆش نیە خوازانێ چیە. دەرگاوانەکە کە تەواو توڕە ببوو هاواری کرد وتی، ئاخر چی دەوێ؟ بۆ دەستمان لێ هەڵناگری؟ ڕاسکۆڵنیکۆف بە گاڵتە پێکردنەوە پێی وت، ئەترسیت بچیتە لای پۆلیس؟ دەرگاوانەکە وتی، لە چی ئەترسم؟ بەڵام بۆ هاتوویت ئەمەندە بێزارمان بکەی؟ ژنە گوندێکە دەنگی هەڵبڕی وتی، ئەی فێڵباز! دەرگاوانەکەی تر کە گوندیەکی زۆر بەخۆ و پاڵتاوێکی هەراوی لەبەردا و دەستەیەک کلیلی بە پشتێنەکەیدا کردبوو بە دەنگی بەرز وتی بۆ لە خۆتانەوە قسەی لەگەڵ داکەن بڕۆون بە ڕاستە فێڵێکی لە ژێر سەردایە دەی بڕۆ پاشان شانی ڕاستکۆڵنیکۆفی گرت و بەرەو شەقامەکە پەرتی کرد خەریک بوو ڕاستکۆڵنیکۆف سەرسم بدات و بکوێ بەڵام خۆی گرتەوە و ڕێک ڕاوەستایەوە بێدەنگ لە هەموویانی ڕوانی و دوورکەوتەوە. کرێکارەکە وتی، زەلامێکی سەیرە. ژنە لادێیەکە وتی، لەم ڕۆژانەدا زەلامی سەیر سەیر دەرەکەوێ. پیاوە بازرگانەکە وتی، بەڵام خۆزگا ئەمان بردە لای پۆلیس. دەرگاوانە گەورەکە وەگەوی بوێ قسەکان کۆتاییان پێ بێ وتی، چیمان بە سەریەوە هەیە، دیارە کابرایەکی فێڵبازە، کە پێوەت نووسا مەحاڵە لێت بێتەوە. ئیدی ئەوە دیارە و ئەیانناسین. ڕاسکۆڵنیکۆڤ لە حاڵێکدا کە لە ناوەڕاستی شەقامەکەدا و لە چوارڕیانێکدا وەستابوو، لە دەوروبەری ئەڕوانی و بیریا کردەوە، باشە بڕۆم یان نا؟ وەک ئەوەی چاوەڕێی یەکێک بێ کە دوا وشەی پێ بڵێ، بەڵام دەنگ لە کەسەوە نەئەهات. هەموو شتێک کەڕ و مردوو بوو، وەک ئەو بەردانەی هەنگاوی بەسەردا ئەنان، تەنیا بۆ ئەو مردوو بوو، تەنیا بۆ ئەو. لە پڕێکدا لە دوورەوە، لە دووسەد هەنگاوی کۆتایی شەقامەکەوە، لە تاریکاییەکی خەستە، هەستی بە کۆمەڵێک و قسە و هاوار کرد. لە ناوەڕاستی کۆمەڵەکەدا گالیسکەیەک وەستابوو، ڕووناکێک لە شەقامەکەدا دەرەکەوت. ئەبێ چی بێ؟ ڕاسکۆڵنیکۆف بە لای ڕاستە پێچی دا و بەرەو لای خەڵکەکە چوو، ئەدوت پێویستی بە هەموو شتێکە کە هەستی بەمەکرد پێکەنی. پێکەنینێکی سارد، چونکە لە بارەی پۆلیسەوە بڕیاری تەواوی دابوو. تەواو لەوە بێگومان بوو کە هەر ئێستاکە هەموو شتێک کۆتایی پێ دێ.